ئەوەی کە تۆ بۆ خەڵکی دیکەی ئەنجامەدەی لە ڕاستیدا بۆ خۆتت ئەنجام داوە ئەگەر نەتوانی هیچ شتێک بۆ کەس ئەنجام بدەی ئەوەکو ئەو وایە کە نەتوانی بێ بە خۆت هیچ شتێک ئەنجام بدەی کاتێک کە لە پەیوەندیدای لەگەڵ کەسێکدا ئەم پەیوەندیە تەنیا یەک ئامانجی هەیە ئەم پەیوەندییە هۆکارێکە کە بە یارمەتی ئەو پەیوەندییە تۆ بڕیار دەدەیت، دەریدەخەی، دروستی دەکەی، دەیخەیتە ڕوو و ئەزموون یەکەیت و بەرزترین بیرۆکە کە بۆ خودی واقیعیت هەیە دەیسازێنیت و دەیخەیتە ڕوو. ئێستا ئەگەر خودی ڕاستەقینەی تۆ مرۆڤێکی میهرەبان و ئەهلی بەخشین و سۆز و خۆشەویستی بێ، ئەگەر هەر بەو شێوەیەش لەگەڵ دەوروبەرەکەت هەڵسوکەوت بکەی، ئەوە تۆ بەرزترین ئەزموونت پێشکەش بە، خۆت کردووە. مرۆڤ تەنها لە قەڵەمڕەوی جەستەیی خۆیدایە، دەتوانیت وەکو دەرکەوتەو نیشانەیەک دەربکەوی، ئێستا گەر تۆ کەسێک بیت میهرەبان، تێبینیکار، خزمەتکار، یارمەتیدەر و بە سۆز و خۆشەویست، لە ڕاستیشدا لەگەڵ ئەو کەسانەی کە دۆست و هاوڕێتن هەمان هەڵسوکەوتت دەبێ. هەموو شتێک پەیوەندی بەوەوە هەیە کە تۆ لە ژیانتدا بە شوێن چییەوەیت و دەتەوێ ببی بە چ کەسێک. ئەگەر بۆ نموونە بە شوێن ئەوەوە بیت کە لەگەڵ هەموو کەس وەکوو یەک بی، ئەوە هەڵسوکەوتێک نیشان ئەدەی کە تۆ بەرەو ئەو ئاڕاستەیە دەبا کە ئامانجی خۆتە. کاتێک لەسەر بنەمای ئەم باوەڕە کارەکانت ئەنجام ئەدەی هەست ناکەی کە خەریکە کار بۆ کەسێکی دیکە ئەنجام ئەدەی بەڵکو وا بیرەکەیتەوە کە خەریکە ئیش بۆ خۆت ئەنجام ئەدەی لەبارەی ئەو چۆنایەتیانەی کە ئارەزوی ڕوبەڕوبونەوەت هەیە لەگەڵیاندا ئەم مەسەلەیەش ڕاستە ئەگەر بە شوێن عەشق و خۆشەویستیەوە بی ئەوە سەبارەت بە خەڵکیش عەشق و خۆشەویستی دەنوێنیت و کرداری خۆشەویستی ئەنجام ئەدەی نەک بۆ خەڵکی بەڵکو لەگەڵ خەڵکی. دەتوانی ئەو جیاوازیە جوانەی کە بوونی هەیە پێی پێ بەریت و لێی تێبگەی تۆ لەگەڵ کەسانی دیکە میهرەبانی بۆ ڕەزامەند بوونی خۆت بۆ ئەوەی بتوانی لەو ڕێگەیەوە بگەی بە بەرزترین بیرۆکەی خۆت و بتوانی ئەزمونیان بکەی لەم کاتەدایە کەوا بیرەکەیتەوە کە تۆ لە حاڵەتی بەخشش دایت دەزانی کە لە ڕاستیدا خەریکە بەدەست دەهێنی تۆ لە ڕاستیدا ناتوانی هیچ شتێک بە کەس بدەی تاوەکو خۆشەویستی و میهرەبانی لە خۆدا بەدی نەهێنی. ڕێگایەک هەیە بۆ سوود وەرگرتن لە پەیوەندییەکان ئەویش ئەوەیە دەبێ لە پەیوەندییەکاندا لەگەڵ کەسانی دیکە لەبەر ئەو مەبەستە بێ کە ئەوان لەبەر چاویان گرتووە نەک لەبەر ئەو مەبەستەی کە تۆ چاوەڕوانی دەکەی کاتێک پەیوەندییەکی گەرم و دۆستانە ناگاتە دەرەنجام و تووشی شکست دەبێ لەبەرئەوەیە هەردوولا لەبەر هۆکاری ناڕاست لەیەک نزیک بوونەتەوە ویستویانە پەیوەندی ئەنجام بدەن ڕێز لە هەموو پەیوەندیەکان بگرە، وا سەیری پەیوەندیەکانت بکە کە وەکو هۆکارێک بن بۆ شێوەی دروست بوونی واقیعی خۆت. زۆربەی خەڵکی لەبەر ئەوە پەیوەندی دروست دەکەن کە لە گەڵ بەرامبەرەکەیاندا بۆی بتوانن شتێکی لێ وەربگرن نەک بۆ ئەوەی بتوانن شتێکی پێ ببەخشن. مەبەست لە دروستکردنی پەیوەندی ئەوەیە کە بڕیار بدەیت کە شتێک چ شتێک لە بوونت بەهۆی مەیل و حەز و ڕێگەی ئەوی دیکە ڕواڵەت سازی بکەی نەک ئەوەی بتوانی چ شتێک لەوی دیکە بکەیت بە هی خۆت زۆرجار لە پەیوەندەکاندا بۆ ئەوەی تۆ بچووک نەبیتەوە سوکایەتیت پێ نەگرێ ئەوی دیکە ئەو پەڕی هەوڵی خۆی دەدا تاوەکو ببێت بەوەی کە تۆ چاوەڕوانی لێکەی بەڵام کاتێک بینی ئیدی تۆ ناتوانی ئەو کاری بۆ مەیسەر ببێ زیاتر لەوە ناتوانێ ئەو وێنایی لەو هەتا تەواوی بکات و کامڵی بکا بۆیە زیاتر لەوە ناتوانێ ئەو ڕۆڵی کە تۆ پێشتر دیاریت کردووە ڕۆڵی تۆ تێدا ببینێ لەبەرەوە ئازار دەست پێکا و توڕەیی بە شوێنەوە دەبێ ئەگەر ئێستا هەست بە کامڵبوون بکەی لەگەڵ ئەو کەسێک کە هاتۆتە ناو ژیانتەوە لە کاتێکدا کەمە بەس لە دروستکردنی پەیوەندی ئەوە نەبێ کە کەسێکی دیکە تۆ کامڵ بکە بەڵکو کەسێک هەبێ کە تۆ لەگەڵیدا بتانی کە ماڵی دابەش بکەی ئەوە ئەو کاتەیە کە ئیدی دەچیتە ناو ئەو پەیوەندیانەی کە شێوە دەبەخشن بە ژیانت بە خەروارێک لە چاوەڕوانی بە دڵێکی پڕ لە هیوا و ڕۆحێکی شاد و موشتاقەوە دەتوانی پەیوەندیەکەی لەگەڵدا ساز بکەی. لە ژیاندا کەسانێک هەن نازانن ئەوان نازانن کە نازانن ئەوان ناوەکو مناڵوان دەبێ پەروەەردە بکرێن کەسانێکی ژەن نازانن بەڵام دەزانن کە نازانن ئەوانە مشتاقن دەبێ ئەوانە فێر بکرێن ئەوانەی کە نازانن بەڵام وادەزانن دەزانن ئەوانە ترسناکن لەوانە دوور بکەونەوە کەسانێک هەن دەزانن بەڵام نازانن کە دەزانن ئەوانە لە خەودان هەڵیان سێنن کەسانێک هەن دەزانن بەڵام وا خۆیان پیشانەدەن کە نازانن ئەوانە هونەرمەندن لەگەڵ ئەوانەدا خۆشی بکەن کەسانێکی ژەن دەزانن و دەزانن کە دەزانن، بە شوێنەوانەدا مەڕۆن، چونکە کاتێک کە زانی دەزانیت حەز ناکەن بکەویتە شوێنیان، بەڵام بەوردی گوێیان بۆ بگرە و بزانە چییان پێیە بوتن، چونکە ئەوان ئەوەی کە تۆ دەیزانی بیرت دەخەنەوە، ئەوان لەبەر ئەوە نێردراون بۆ لای تۆ و تۆش لەبەر ئەوە، بانگیان دەکەی. هەر کارێک کە دەیکەی ناسینی حاڵەت و دەرخەری کەسایەتی تۆیە ئەو کەسەی کە هەیت لە خۆیدا گرنگە و خاوەنی تایبەتی خۆتی لە ڕاستیدا گرنگترین بڕیار کە دەیدەیت ئەوەیە کە تۆ چ کەسێکیت، شێوەی ژیانی تۆ دەرخەری تۆیە، تۆ بە هەر کردارێک کە ئەنجامێدەی پێناسەی خۆت دەکەی، هەرچی کە بیری لێکەیتەوە و دەیڵێیت و کاری پێدەکەی پەیامێک لەبارەی خۆتەوە پەخش دەکەی. ئەوەی کە گرنگترین کار چییە پەیوەندی بە شەخسی خۆتەوە هەیە و ئەوەی کە دەتەوێت چ کەسێک بیت و چی ئەنجامبدەی هەر پەیوەندی بە خۆتەوە هەیە. بیروباوەڕەکانت لەبارەی ڕاست یا ناڕاستبوونی دیاردەکانەوە لە ڕاستیدا ناساندنێکە لە خودی، واقیعی، خۆتدا. ژیان بە ئاڕاستەی ئاکار و خستنەڕوو باشترین و بەرزترین شێوە و حاڵەتی لەخۆبوردەیی و فیداکردنە، نەک وەرگرتن و بەدەستهێنانی بەرزترین جۆری. ئەوەی ئەمڕۆ لە ناو فەرهەنگی تۆ بە سەرکەوتن ناودەبرێ یان لەگەڵ بڕێکی زۆر لەوەی کە تۆ بەدەستی دەهێنی یان شانازی پارە و سامان و ئەو سەروەتەی کە کۆت کردووەتەوە لە فەرهەنگی تازەدا سەرکەوتن لەگەڵ ئەو بڕەی کە تۆ دەبیتە هۆی ئەوەی کە خەڵکانی دیکە کۆی بکەنەوە هەڵدەسەنگێندرێت و دەپێورێت. دروستکردنی متمانە وەکو کۆشکێک وایە لە لم دروستکردنی زۆر سەختە بەڵام تێکدان و ڕووخانی زۆر ئاسانە. پەیوەندیەکانمان لەگەڵ خەڵکی وەکو گەڵای درەختەکانن، ئەوەی کە دەمێنێتەوە بەر دەگرێ و ئەوەشی کە هەڵدەوەرێ ناگەڕێتەوە. مرۆڤەکان لە دنیادا سێ جۆرن، کەسانێک هەن وەکو هەوا وەهان، هەرگیز ناتوانین بێ نیاز بین لێیان، واتە ژیان بە بێ ئەوان ئەستەمە، کەسانێکیش وەکو دەرمان وان، هەندێک کات پێویستمان پێیانە، کەسانێکی دیکە هەن وەکو دەرد و نەخۆشی وان هەرگیز بە بوونیان هەست بە خۆشحاڵی ناکەین. ئەلەن پیرەمێردێکی میهرەبان هەمیشە قوتوویەکی بچووک ڕۆنی پێ بوو، دەنگی جیڕە جیڕی دەرگای لە هەر کۆڕ و لە هەر شوێنێک ببیستایە، بە پەلە قوتووە ڕۆنەکەی دەردەهێنا و بە کەمێک چەورکردن ئەو دەنگە ناخۆشەی بنەبڕ دەکرد. لە دەوروبەری ئێمەش لە ژیاندا کەسانێکی زۆر هەن پێویستیان بە ڕۆنی میهرەبانییە، واتە هەمان ئەو دڵانەی ژەنگرتوون بە کارەسات و هەوراز و نشێ و بەردەوام قرچە قرچ دەکەن، ئێمەش دەبێ وەک ئەو پیرەمێردە میهرەبانە کەمێک ڕۆنی سەرنجدان و ڕۆنی دڵنەواییمان هەمیشە پێ بێ، تا لە هەر جێیەک پێویست بکا کاریگەری ئەرێنی خۆمان بنوێنین. بە عەشق بەرد بە ڕۆن دەبێ، بێ عەشق مۆم بە ئاسن دەبێ. هاوڕێیانی بەڕێز و خۆشەویست ئەڵلقەی ئەمڕۆی بەرنامی نوژین بە پایان گەیشت سوپاسی هاوڕێتیتانەکەم سوپاسی کاکتارەکەم لە ژووری کۆنتۆل تا بەرنامی داهات و خواتان لەگەڵ.